الحمد لله رب العالمين ولي المؤمنين وقاسم الجبارين وناصر المستضعفين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد إمام المتقين وقائد المجاهدين وعلى آله الطيبين الطاهرين ومن يتبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أوصيكم ونفسي بتقوى الله فإن رأس الحكمة مخافة الله قال الله تبارك وتعالى يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين وقال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الظلم فإن الظلم ظلمات يوم القيامة ئیمانداران خواناسان میوانانی ماڵی خوا سڵاوی خوای گەورەتان لەسەر بێت لە خوای گەورە داواکارین کە بە ئیمان و ئیسلامەوە بمانژێنێ و بمان مرێنێ ساڵانە لە ناوەڕاستی مانجی چوارە یاد و بیرەوەریەکی تاڵ ئەدرێتەوە بە گوێمانە ئەویش کارەساتی جینۆساید و کۆمەڵکوژیەک کە بەسەر ئەم میللەتەی ئێمەیاندا هێناوە بە ناوی ئەنفال بۆیە لە وتاری ئەمڕۆماندا بە پشتیوانی خوای گەورە باس لە ستەم و تاوانی کۆمەڵکوژی و زوڵم و ستەم دەکەین لە ژێر ناونیشانی کارەساتی بەناو ئەنفال دژی دین بوو بێقیل و قال ئەگەر مانەوێت چەمک و زاراوەکان بناسین سەرەتا بۆ هەر چەمک و زاراوەیەک ئەبێ بگەڕێیتەوە بۆ سەرچاوەکەی ئەگەر تۆ بتەوێ بزانی معنای تیرۆر چییە ئەبێ بگەڕێتەوە بۆ سەر چاوەکەی کە لە فەڕەنساوە هاتووە لە ساڵی 1970 کە زۆر جا بەسەر مسلماناندا دەیسەپێنن ئەگەر تۆ بزانی بتەوێ بزانی خەڵکانێک کە دین پارچە پارچە دەکا بچووکی دەکاتەوە پەراوێزی دەخا دەڵێمە ئیسلامی سیاسیە و کەوابێ ئەمەشان سەناعیە و ئەمەیان زەراعیە و ئەمەیان اقتصادیە و ئەی چی مایەوە ئەوە دەستەواژەیەکە لە ڕۆژ ئاوا هاتووە کە ئەمانە هەر هەمووی نابەجێن هەر هەمووی عقلن و نەقلن نابەجێن ئەوە حیزبی بەعس ئەگەر مەلەفی حیزبی بەعس هەڵدەیتەوە ئەڵێ حیزبێکی عەرەبی ئیشتراکی هەموو کەس دەزانێ کەواتە حیزبی بەعس حیزبێکی سیکۆلاری ئەلمانی بووە خەڵکانێک وازانێ ئیسلامی بۆ مسلمان بۆ نەخێر بەرنمەکەی ئەلمانیە خۆی دەڵێ حیزبی بەعسی عەرەبی ئیشتراکی ئەوە بۆ خۆی هاواری دەکرد ئەوەیش کە بەسەر ئێمەی میللەتی کوردا هات لە ساڵی هەشتا و هەشت باجی ئەو دینداریەیە کە میللەتی کورد دەیدا چونکە کاتی خۆی سەڵاحەدینی باوە گەورەمان ڕەحمەتی خوای لێبێ کە شۆڕشی کرد دژی مشریچین و و هەروەها بێ باوەڕان ئەوان ئەو داخان هەر لە دڵدایە بۆیە هەندێک جاردێن بە ناوی دینەوە لە دینی کورد دەدەن بۆ ئەوەی دینەکەیان لا ناشیرین کەن، ئەوە بوو کە ڕژێمی بەعس هەر لە ڕەمەزاناندا دیەکانی ڕادەگواست، هەر بە ناوی دینەوە لە دینی دەدا، بۆ ئەوەی کورد ئەم دینەی لا ناشیرن بێت، کە لە کاتێکدا کورد لە قەومەکانی دەوروبەری پابەندترە بە دینەوە، بەڵام چۆن بیانەوێت لەو دینەی دوورخەنەوە، بە ناوی دینەوە دەچوون لە دینیان دەدا، لە کوردیان دەدا، یان جاری وایە بە ناوی کوردەوە لە کورد دەدەن. هەر جەماعاتێک دێنن دەکەنە دەست کەلای خۆیان و کورد لە کورد دەدا هەروەکو چۆن بە ناوی دینەوە لە دینی کورد دەدەن ئەوە تا بە ناوی کوردیشەوە لە کورد دراوە چەندین جار هەمومان دەزانین بۆیە بەڕاستی ئەمانە وەکو خۆی پێویستە بزانین و بیان ناسین ئەنجا بزانین ئەوانەی کەوا ئێمە هەر نەڵێن فلان کەس ئەنفالی کردوین ئەوانەی کە هاوکاری ئەن بەناو ئەنفالەکان بوون ئەوانەش بە ئەندازەی بەشداری کردنیان لەو تاوانەدا شەریکن هەندێک ڕاستەوخۆ بەشدار بوون و هەندێکیشان ناڕاستەوخۆ بەشدار بوون و فایلیان هەبوو ئەوانە بەو ئەندازەیە هەمویان تاوانبارن چونکە تەنها بە کەسێک و بە حیزبێک ناکرێ ئەو شتە گەورە ئەوجار بەڕێزەکانم دەبێ بزانین کە چێ ئەنفالی کرد دیکتاتۆر زاڵمستەم کار ئەو کارانە دەکا باشە چیە دیکتارۆکان دیکتاتۆرەکان دروست دەکا تۆتالیتار و زاڵ بستەمکارەکان خەڵکانێکی چەپڵە لێدەری فیکە لێدەری دول لە ڕوتان ماستاوچی خەڵکانێکی زۆر لە بیرمانە کە دەیانگووت فلانکە زێڕە و بڕۆح بیدەم و و هەروەها بە هەموو نەوێک خەڵکانێک لە خزمەتیدا بوون دەی کابرای دەسەڵاتدار و ستەمکاریش نەک هەر ئەو لە کۆن و ڕابردوو ئێستاشدا کە دەبینێ خەڵک چەپڵەی بۆ لێدا هاوار دەکا دەڵێ بەڕاستی دیارە من زۆر مهمم هەرچی بیکەم حەق و ڕاستە بۆیە دائیمەن خەڵکانی ماستاوچی دوو لە ڕووتان و خەڵکانی چەپڵە لێدەر ئەوانە دیکتاتۆر دروست دەکەن دەی ئێمە بۆ نمونە ئەگەر ئێمە دڵسۆزیک خەڵک و خاکمان بین دەبێ بچین بۆ لای کاربەدەستەکانمان بە زمانی گوڵ بڵین ئەوە حەقە و ئەوە ناحەقە ئێمە هەموو خزمەتکاری خەڵک و خاچین بۆ ئەوەی ئەو کەسە مەغرور نەبێ و نەخڵەتێ بە چەپڵەی من و تۆ بە ماستاو و بە راپۆرتێکی درۆ ماڵی ئەویش و ئێمە ژێران نەبێ ئەمە دڵسۆزیە ئەنجا بەڕێزەکانم دەچینە خزمەت سورەتەکە خوای گەورە دەفەرمی ئەعوذ بالله من الشیطان الرجیم یسئلونک عن الانفال ئەی محەممەد صلی الله عليه وسلم هاوڵان پرسیار لێ دەکەن سەبارەت بە ئەنفال ئەنفال چییە و چۆن بەش بکرێت ئیتاعەی خوا و پێغەمبەری خوا بکەن وأطیعوا الله ورسوله إن كنتم مؤمنین فەرمانی خوا و پێغەمبەر چی بوو ئێوە ئیتاعەی بکەن لە شەڕی بەدرە کۆمەڵێک کەوتنە سەر دوژمن دووریان خستەوە کۆمەڵێکیش کەوتنە کۆکردنەوەی ئەو هەموو دەستکەوت و غەنیمەت و ئاژەڵە کۆمەڵەشی لە دەوری پێغەمبەر موسەڵا حەسەن پێغەمبەریان دەپاراست دوایی کە تەواو بوو ئەوان داگوت ئێمە پێغەبەرمان پاراستووە سەل الله عليه وسلم دەبێ بۆ ئێمە بە ئەوهم سەروەتا ئەوانی کۆیان کرد و داگونا ئێمە کۆمان کردێتەوە بۆ خۆمان کۆمان کردێتەوە دەبێ هەموو بۆ ئێمە بێت ئەوەکانی کەش داگوون نا ئێمە دوژمنمان ڕەتاندووە دەنگە دەنگ پەیدا بوو تەماعە ئەوانیش ماڵیان داگیر کرابوو ئەوانیش دەربەدەر بوون برسی بوون بەڵام دەی چۆن بەش بکرێ؟ کەواتە بزانن سوڕەی ئەنفال باسی کوشتن و بڕین و جینۆسایدی تێدا نییە بەڵکو باسی یاسای دابەشکردنی غەنیمەت دەکا لەگەڵ یاسای دیلەکان بە هیچ جۆرێک لە سورەتی ئەنفالە باسی جینۆساید و کوشن و بڕینی تیانە چونکە ئەوە دوای معرەکەی بەدر هاتە خوارێ وەخوای گەورە ئەو یاسایی بۆ دیاریکردن کە غەنیمەت ئابەو شێوێ بەش دەکرێ پێنجێکی بۆ خوا و پێغەمبەر و و هەروەها بەشێکی بۆ خزمان و بەشێک بۆ هەتیوان و بۆ فەقیران و بۆ بەشداربووان و بەو شێوەیە یاسای دابشکردنی غەنیمەت بوو لەبەرەوەی خەڵکانێک چەواشەکاری دەکا خەڵکانێک یان تێی نەگەیوە و نازانێ یان بە چەواشەکاری دەڵێ ئەوە دین بوو لە ئێمەی کوردیدا نەخێر ئەوە بێدینی بوو لە ئێمەی کوردیدا کە پێم وتن لە سەرتاوە حیزبی بەعس حیزبێکی ئیسلامی نەبوو عەربی ئیشتراکی بوو و عروبەی هەڵگرت بوو بۆیە دەبێ بزانین کە خەڵکانێک دەیە بەو ناوەوە تانە لە دینەکەی تۆبات مسلمان بڵێ نەخێر ئەوە بێدینی بوو ئاوای لە دینەکەی ئێمە کرد و بە ناوی دینەوە لە ئێمەیاندا بۆ ئەوەی دینەکەمان لا ناشرین کەن چونکە کوردستان زۆر پابندە بە ئیسلامەوە ئەجا بەڕێزەکانم دەبێ ئەوەش بزانین کە بەداخەوە مێژوو خۆی دووبارە دەکاتەوە مێژووی شەڕ و ئاژاوە خۆی دووبارە دەکاتەوە یعنی هەر لە سەرتاوە لە پێش ئیسلامیشدا خی گەورە باسی قومێکمان بۆ دەکات ئەسحاب و لەخدود کە خی گەورە سێجار سوێن دەخوات بە ئاسمان و بە ڕۆژی دوایی و بەوەی کە دەبیندرێ و دەیبینێ بیندرا و نەبیندرا و دەفەرمێ قوتی لە ئەسحاب و ئوخدود ئەوانەی خاوەن چاڵ و لەغەمەکان بوون کە خەڵکیان دەکردە ناو چاڵە ئاگرەکانەوە هەی لەناوچن و لەناو دەچن بە تەئکید لەناوچوون خۆ ئەو کۆمەڵکوژیە هەر بووە کاتی خۆی بەڵام چێ ئەنجامی داوە خەڵکانی بێدین خەڵکانێکی دوور لە دین کە بەرنمەیان بەرنمەی خوانە بووە نەک خەڵکانێکی بەدین چونکە پێشینان جوانیان وتووە لەوە بترسە لە خوا ناترسێ چونکە ئەو کەسە حەڵاڵ و حەرام نازانێ بۆ ئەوەی بزانێ ئەو زاڵمانە چەند دڵ ڕقن چەند بێویژدانن چەند خراپەکارن کەسێ لە خوا نەترسێ ستالین کاتی خۆی دوای لینین لە سۆڤەت دوانزە ملیۆن مسلمانی لە ناو برد شەهیدی کردن و زۆری نەشی نردن بۆ سیبیریای بۆ ڕق بنەوە بە زەلیلی بمرن و هەروەها ستالین کابراچی بێدین بوو ئەڵمانیای نازی کە ئەوروپای داگیر کرد چوار ملیۆن کەسی لە ناوبرد مەغۆلەکان مەرگە ساتیان بەسەر بەغدادا هێنا بە سەرۆکاتی جەنجیز خان شارستانی ماورەکان لە نیوزلندا بۆیە بەردەوام بەداخەوە مێژوو خۆی دووبارە دەکاتەوە لە کۆمەڵکوژیدا وەزل هێزەکانی ئەم ڕۆژگارە لە پێناو نەوت و پارە مرۆڤاتیاندا لە سێدارە هەرچەند باسی مافی مرۆڤیش دەکرێت بەداخەوە ئێستاش ئەنفال بەردەوامە ئەنفال بەردەوامە ئەوەی لە بۆرما کرا ئەوەی لە فەڵەستین لە غەزە ئەوەی لە عێراق و سووریا دەکرێت هەر کەسێ بێ مەگەر ئینسان نییە بەردەوام کۆمەڵکوژی گوێمان لێ ڕۆژانە سەد کەس سەربڕا سەد کەس هەڵدڕا سەد کەس مافیا ئاوای لێکرد ئەمانە هەمووی ئەنفالن بەڵام لەلایەن خەڵکانێکەوە دەکرێت بە ناوی دینەوە بۆ ئەوەی دین ناشیرین بکەن بۆیە دەبێ وریابین و بزانین ئیماندارانی بەڕێز و خۆشەویست و جیاوازیش بکەین لە بینی عەربی دوێنێ و ئەمڕۆ ئەو عەربەی کە لە سەرتاوە هات هاوڵانی پێغمبەر سەڵاوسە لە ماوانە ڕزگارکەر بوون پەیامێکی قورآانیان پێ بوو کە مرۆڤاتیان ڕزگار کرد و زۆربەی وڵاتانیان ڕزگار کرد بۆیە سەرکەوتن بەڵام ئەو عەرەبەی کە دواتر هاتووم من و تۆی ئاوا کۆمەڵکوژی کرد ئەو عەرەبە پەیامی ئیسلامی پێ نەبوو پەیامی عروبەی پێ بوو ناسیۆنالستی تعصبی قومی و مذهبی ئەو تعصبێ کە پێغمبەر صلی الله علیه و فەرموویەتی دعوها فإنها منتنە فەرمووی لای بەنەوە تعصب و ڕەگەز پەرست و دەمارگیریە چونکە بۆگەنە ئەو کەسەی کەوا پاکتاوی ڕەگەزی دەکا ئەو کەسەی کە دەمارگیری مەزهەبی هەیە یان قەومی دەڵێ لە قەومی من مەولاوە نابێ کەس مێنێ لە مەزەبی من بەولاوە نابێ کەس مێنێ هەر ئەوە بکەوە وای کرد ئەوە میلەتی ئێمەیان کۆمەڵ کوژیان بۆ دروست کرد پاشان بەڕێزان و خۆشەویستان دەبێ ئەوەش بزانین کە دروست نییە بڵێین ئەنفال هەر کەسێک بڵێ ئەنفال ئەوە قسەی دوژمنەکەی بەڕاست دەگێڕێ چونکە ئەنفال بەرامبەر قەومێک دەکرێ کە کافر بن ئێمە مسلمان بووین و ماڵی کافر دەبێتە غەنیمەت ئەویش لە شەڕە ئێمە لە شەڕدا نەبووین دانیشتووە و خەڵکە ژن و مناڵی بێ تاوان تاوانی چی بوو لە گوندی خۆی دانیشت بوو و هەروەها مسلمانیش بوون لەبەرەوە نابێتە ئەنفال بە هیچ جۆرێک ئەنفال بەرامبەر بە کافر و بێ باوەڕ لە شەڕیشدا کافرەک لە ماڵی خۆی دانیشێ بۆ نیە دەستکاری بکەیت کار کافری حربی نەبێ بۆیە هەر کەسێ بڵێ ئەنفال ئەوە قسەی دوژمنەکەی بەڕاست دەجێڕێ کە دەڵێ بەڵێ ڕاستە دیارە کورد کافر بە نعوذ بالله پەنا بەخۆ وەک دوژمنەکەمان ڕاستی کرد نا دەبێ بڵێ بەناو ئەنفال جۆمان لێ دەبێ بەدناو ئەنفالەکان ئەوە سوکاتێ بە کەلمێ قورئان یان دەڵێن ئەنفال ئەمە بەڕاست گێڕانی قسەی دوژمنەکەمانە دەبێ بڵێن بەناو ئەنفال چونکە ئەنفال نەبوو جوولەکەکان کاتێک کە هیتلەر کۆمەڵکوژی کردن ئەوان ڕازی نەبوون بڵێن قەتڵ و عامی جوولەکە یان جینۆساید ئەوان ئامادە نەبوون وشەی دوژمنەکەیان بەکاربێنەوە بۆ خۆیان وشەیەکیان هەڵبژار وتیان هۆڵۆکۆست ئەی تۆی موسڵمان تۆی کورد بۆچی وشەی دوژمنەکەت دووبارە دەکەیەوە دەبێ بڵین بەناو ئەنفال چونکە بەڕاستی ئەنفال نەبوو بەڕاستی بەناوی دین بوو و دژی دین بوو بۆ سوکردنی دین بوو بۆیە دەبێ وشەکەش بناسین و عەرەبی کۆن و تازەش بناسین وە کابرامان لێنەیەکە بە شیری دەمی سوتا بوو فووی لە ماساوێ دەکرد با بەو دەردە نەچین وە کابرامان لێ نێ بڵاڵا پۆلیسە پۆلیسە لە بەغدا لە کابرااندا و هادووە لە کوردستان لە پۆلیسانی دادی گوت کاکە ئەخاکەی وێ جیالی یەرخوا لێ نەداوی بۆیە دەبێ وریابی نوشتەکانمان لێ تێکەڵ نەبێ چەواشەکاری زۆرە و بزانین کە ئەمە پرۆسەیەکە کە دژ بە دین کراوە بەرامبەر کوردی مسلمان و دڵنیابین خی گەورە زاڵمان لە ناو دەبە و پێغەمبەر صلی الله علیه و سلم فەرموویەتی ان الله عز وجل يملي للظالم فاذا اخذه لم يفلته خوای گەورە مۆڵەت دەدا بە زاڵم بەڵام کە گرتی ئەو زاڵمە ڕزگاری نابێ لە دەست دەرناچێ إن أخذه أليم شديد گرتنی خوای گەورە توندا چی لە حسنی نامبارە کرد چی لە فیرعەون و قەومەکەی کرد چی لەو زاڵ مستەمکارانە کرد کە بە چاوی خۆمان بینیومان و لە تەمەنی خۆماندا یان بیستومانن بۆیە با ستەمکاران پەند وەربگرن چونکە خوای گەورە تا ماوەیەک مۆڵەتی دەدا دوایی کە گرتی بە هیچ شتێک ڕزگاری نابێ و هیچ شتێکیش فریای ناکەوێ بۆیە ئێمەی کوردیش دەبێ هەوڵ بین دڵسۆز بین بۆ خەڵک خاچ خۆمان کاربەدەستەکانمان و مەسولەکان بە زمانی گوڵ بچین پێیان بڵێین کە میلەتی ئێمە ئاوایە ئەمە چاکە ئەمە خراپە بە دڵسۆزی لە خزمەتیان دابین بیان هەینەوە سەر ڕێگەکە بڵێن ئەم ڕێگەیە ئا بە کەڵکی ئێمە نایە بە کەڵک بە قسەی دوو کەس مەکە کە راپۆرتێکی درۆی نەدەنووسن ئەمە دڵسۆزیە بۆ بەرپرسەکان بۆ کورد و کوردستان ئێمە نامانەوێت لێمان بشێوە ئاژاوامان بۆ دروستبێ و جارێش کە ئاوارە بینەوە هەوڵ بین هەمان یەک ریز و برابین و لە ژێر ئاڵای ئیسلام دابین ئەو کاتە دەحەسینەوە بۆیە بەڕاستی کارەساتی بەناو ئەنفال دژی دین بوو بێ قیل و قال لە خوای گەورە دەپاڕینەوە دەڵێ یا ڕەبی خوایە ئەی خوای تۆڵەستێن یا منتەقیم و یا جەبار تۆڵە بستێنە لە زاڵ مستەمکار یا ربی خوایە عاقیبەتی هەموو لاکمان بەخیر ژێری خوایە بۆ هەموو زاڵم زەواڵێ بنێر یا رب العالمین یا ربی خوا زاڵمان بە زاڵمان دەفعکە یا ئەڵا یا ربی خوایە بەزەیت بێتەوە پیامانە یا رب العالمین خوایە ئەوانەی نەخۆشن شیفایان بۆ بنێری بە تایبەتی ئەوانەی دوعایش داوای شیفایان کردووە یا شافی شیفایان بۆ بنێری یا ئەڵا خوایە ئەو دیل و ژیراوانەی کە بە ناحەق ژیراون خوا دەری و خێران لێ بکەیەوە خوایە ڕەحمیان پێ بکەی و ڕزگاریان کە یا ڕب العالمین یا ڕبی خوایە کاسە و قاسەمان پڕکە یا الله یا ڕبی خوایە تەوبەی ڕاستەقینەما بەنسیب کە یا ڕب العالمین خوایە ئەم میلەتە کوردە جارێش کە ئاوارە نەبێتەوە جارێش کە دوژمنان بەسەرماندا زاڵ نەبن خوا هیدایەتی کاربەدەستەکانمان بدەی بۆ ئیسلام و ئیمان و خزمەتکردن یا ڕب العالمین یا ربی خوای ئەوەی شایانی هیدایەتە هیدایەتی بدەی خوای ئەوەی شەڕی دێ بە ئەم میلەتە خوایە شەڕەکە بەسەر خۆی دابژێنرێەوە یا ربی خوای ئەوەی مناڵی نیم ناڵی بیتی خوای مناڵی هەیە بۆی ساڵحکەی خوا لە دایک و باوکمان خۆشببی تەڵمی عفو بێنی بەسەر تاوانەکانماندا یا رب العالمین دایکان و خوشکامان حیا و ناموسیان پارێزراو بێت خوا پیرەکانمان عاقبەت خێرکەی